الرحمن الرحیم وتمان لە بەشی دووهەمی دەلیل و نیشانەکانی قیامەت زیینبوونەوەی دوای مەرگ و حساب و محاکمە هەمتال لە سوورەی فاتحا بەیانەکە کە بۆ ئەوەی کە ئینسان بڕوا بەرەوە کەماڵ و تەواوبوون و بۆ ئەوەی کە بێ بەوەی کە خوایەوێ زۆرێک ئیمکانات و نعممەد لە اختیاریان لە دەستەسیا قرار دراوە هەر چێکە پێویستە بۆی ئامادە کراوەوە هەر کۆست و مانایکیشکە قرارە بێتە سەرڕێی لە سەرڕێی لابرا و لە ئەمرێ بۆ ئەوەی کام ئینسانە زیا و کار بڕوا بەرەو کەما دەی دیارە کە خوایە کە حەکیمە و کاری نابەجێ ناکە هەروا کە ئەم زمینەیە ئامادە کردوە هەروایش دوایە لە ئینسان ئەپرسێتەوە کە استفادەی دروستی کردووە لە مەیانێ کردوە ئەگەر بێت و ڕۆژێک نەبێت کە خوامتەال لە ئینسان بپرسێتەوە مانای ئەوە بێت کە کارەکانی نابەجێ بوو ئەو هەموو ئیمکانات و نیعممەەی لە اختیار ئینسانە قرارداوە خودی ئینسانیشی بۆ ئەوە دروست کردوە کە زیاو کا بەرەو کەمال و تەوابوون بچێت بەڵام دوایە ئینسان نەچووە استفادەی نەکردووە لە ئیمکانات و نعمەتەکان و لێشی ناپرسێت ئەگەر بەهاتایە و ئاوها ڕۆژێک نەبواە ڕۆژێک کامل نەبواە مانا ئەوە بوو کە وا کاری نابەجێ ئەکا و کاری دێ دێخۆ ئەو دوورە لەمانە دوورە لەوەی کە یەک کاری نابەجێش بکە چدا بە ئەم کارە گەورە کەوابوو حتمن ئەبێ ڕۆژێ ببێت کە ئینسان سیاری دەکرێت کە چیت بۆ چی نەخۆ بۆیە لە سورەی فاتحە دوای ئەرحمان ڕحیب فەرمی مالکی یوم الدین جا ئەم مەسلەیە لە زۆرێک لە ئاەتەکانی قورآن بەیان کراو ڕۆشن کراوەتەوە کە بەڵێ ناکرێ ڕۆژێ نەبێت کە ئینسان جایا پرسیاری لێ بکرێت و محاکەمی بکرێت لەسەر ئەو جا بڕێک لەو دلیل و نیشانانە ئامن کە ئەفەرمێ و ئەیبەن بەم لاو بەولا تا سار دەبێتەوە ئەو هەڵمە و ئەو هەورە و ئەبێتەوە بە ئاو و باران و ئەڕژێتەوە خوار کە ئەبێ بە هۆی ئەوەی کە زەوی زیینور بێتەوە و گیا و دار و درەختی تیاکردەوە سۆس بێت بۆ ئەوەی کە ببێتە ڕسپۆرۆزی و لە اختیاری ئێوە بێ بۆ ئەوەی کە بتوانین پێی بژین و وەزیفەی خۆتان ئەدا بکەن و مەسئولیەتی خۆتان ئەدا بکەن شێوەی جۆر جۆر بەیان کراوە لە هەر جەیەکە برێک لەو حاڵەتانە کە بەسەر باەن بەیانی کردو ڕۆشنی کردوەوە کە ئەو کەسەی کە ئەو نەزم و بەرنمەیە ڕێکخستووە بۆ ئەوەی کە ئەو بایانە ئەو هەڵمانە ببن و ئەو گۆرانە بەملا بەولا بگێڕن کە باران ببارێ و ئاو بڕژێتە سەر زەوی و زەوی زیین بێتەوە و ئینسان بتوانێت زندگی بکان لەسەر زەویا ئەو کەسە کە ئەو کارانەی کردووە کە بۆ ئەوەی کردووە کە ئینسان ئیمکانات و نیعممەتەکان لە دەستیابن حتممە ئەبێ ڕۆژە ئینسان زیین بخاتەوە و لی پرسێتەوە کە چ کردو چی و هەروە هەروەک لەوە پێش شارەمان بۆ کرد بەیانی کردووەکە هەروەک چۆن هەر شتێک جفت جفت دروست بووە هەر دووشت لە بەرابەر یەکەوە قرار دراون هەروە ئەبێ سەرنجامیش دوو جۆر بێت ناوێ هەموو یەک جۆر بێ هەمووی بەدبخت بێ هەمووی خۆشبخت بێ یا هیچ کامی زیمو نەکرێتەوە و لێ نەپرسێت ئەبێ زیمو بکرێنەوە و پرسیار و محاکەمە ببێ و و سەرنجامەکانیش دوو جۆر بن هەروەک هەر شتێک دوو جۆر و دلیل و نیشانەی تری زۆری تریش هەن لە قورآە کە ئەگەر یەکەکە بەیان کرێن زۆر تو لە کێشێ و هەر ئەم ئەندازەیان بەسە ئەگەر ئینسان بیەوێ خێی گەرەک بێ و گەرەکی بێکە لە ڕێی ئەحساسی مەسئولیە تا هەناو هەڵگرێ مانە بەسم بوو جا ئێستا بۆ ڕۆشنەبوونەوەی ئەمانەوە هەم بڕێشتی تر بە سوودەیەکی تر لە قڕان خوێنینەوە ماناکەی بەیان بکەین کە بەسەرەوەی کەسانەوە خێریان ئەوێ زیاتر ئیمان لە دڵیانە جێگیر بێ بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد قاف سن بو قرآنك چەند کەلام و چەند قسەیەکە کە بە پێی چۆنیەتی ژیانی لە دنیاوە جەزا و ئاداش و سزا و سەرنجامی دەسەکەوێت و هەروە ڕۆشنیەکەنەوە بۆ ئینسان کە هیچ جۆرە ئیراد و اعتراضێک نایەتە سەر ئەم مەتڵەبە ئەسەر ئەم خەبەرە هەر ئەندازێک کە بگیرێ لەمە شتێکی بەتاڵە و شەک و دوودڵی لەوا نییە کە ئینسان ئەکرێ زیینوک بێتەوە و پاتوانێ زیین بکاتەوە و حتمما ئەو کارش ئەکا و زۆژێ ئەبێ کە ئینسان پێشێتدا بڵێ ئا ئەم قورآانە ئا ئەم سوورەیە ئەو ئەوانە هەمووی تایە کە ئەگەر کەسێک ئەهلی حەق بێت و خەیری بوێ ئەبێ ئابەوە ئیمان بێنێ و ئەبێ ئاوەی دەست بێت بەڵام ئایا خەڵکوان ئەمەیان بەسە ئیعلانی خەتەر بکا و هشداریان بێبا و پێیان بڵێ کە مەسئولیەتێک هەیە و قیامەتێک هەیە و ڕۆژێک ئەبێت کە پرسیارتان لێت بکرێ و بچێشتێنەداتان بووە یەکێک بێت بیان ترسێنێ لە سەرنجام و عاقبەتێک لەسەر ڕێیان سەریان سوورما کە چۆنە بێ یەکێ لە خۆیان لەگەڵ خوا تەماسی ببێت و ئاوها خەبەرێکیان بۆ بێنێ چونکە خۆیان ئەویان نەبووە و وا دانێن کە کەسی تریش نەتوانێت کەسی تریش لیاقت و شایستەی ئەوەی نەبێت کار لەگەڵ خوا تەماس بێت هەموو کەس وەک خۆیان ئەزانن لەبەر ئەوەی کە خۆیان ئەهلیەت و شایستگی ئەویان نەبووە کە خۆی متعاال لەگەڵیان ئەو تەماسە بگرێ وایان بۆ خۆیان داناوە کە هیچ کەسی تریش ناتوانێت ئاوا بکە هیچ کەسی تریش ناتوانێت ببێتە تەرەفی گفتوگۆی خۆیان تەعاال و خۆیان تەعاال خەبەری پێبا و بەرنامەی پێبا کە بگەێنێ بمەردن ئەوەیە کە وەختێ ئەو شخصەیەت خەبەریان پێدا کە ئاوا خەتەرێک لەسەر ڕێیانە هەیە باوەڕی پێناکەن و ئەڵێن چون تۆ بەشەرێکی وەک ئێمە و ئێمەشتی ئاوامان دەست نەکەوتووە باوەڕ ناکەین کە تۆش دەست کەوت بێ و لێتی وەرناگرین قال الكافرون هذا شيء عجيب ئەوانەی وا حەقیان بۆ ڕۆشن بووەوە بەڵام قستیانە پشتێ و نەیان ویست و قبولیان نەکرد و نەیان هێشکە لە ژیانیانە ئەو حەقە دەکەوێت ئەوانە وتیان زۆر سەسوێنەرەکە چۆنە بێ آخر ئەئیداوە میتناوە کوننا تڕادا ئایا کاتێکە مردین و بووین بە خاک زیوابینەوە چۆنە کراپشتوە جارێکی تر هەم ژیان دەست پێکاتەوە کە مردین چۆن زیوابینەوە وە کە بووین بە خاک تێکەڵ بووین لەگەڵ خۆڵ و خاکی تر چۆن جیا ئەکرێتەوە ئەجزای بەوانی ئێمە و خەرقەکەینەوە ئەمما ئەوەی کە ئەڵێن وەختێ بووین بە خاک و خۆڵ تێکەڵابین لەگەڵ خاک و خۆڵی تر ئیتر چۆن جیابین و بەێ قەد عەلیم ناماتەن قسل ئەرد و منهم زانی ومانە کە زەوی چەندێکیان لێ کەمەکاتن وەختێ کە لاشەکانیان لە قەبرادا ئەندێ کەم کەم ئەرزێ و ئەبێ بە خۆڵ و خاک هەر جزئێک لە لاشەیان کە جیابێتەوە و ئەبێ بە خاک ئەزانین کە جیابێتەوە ئەبێ بە خاک و ئەیناسین و ئەزانین کامەیە ئەزانین کامەیە لە ئەجزای بەدەنی ئەمان بووە و کامە خاکی تر بوو لێمان تێک ناچێت وعندنا کتاب حەفیڵ و لە لایشمان کتێبێک هەیە کە نگاداری ئەو شتانەیەکە هەرچێ کە ئەیزانین لەوێش سەب دەکرێ کە بۆ ئەوەی گومان نەکەن شتێک لەبیر ئەچێتەوە و ڕەنە شتبایەک ڕووبا لەو کارە هەم خۆمان زانیمانەکە شوێنێ لە ئەجزایان بووە و ئەوێ بە خاک و خۆ وە هەم لە کتێبێکی شاسەبتمان کردووە کە کە ئەمە شتێکی مشکلە و بە زەحمەت ئەکرێ ئینسان قبولی بکە نەخۆشتەکە شتێکی وانە کە نەکرێ ئینسان زۆر سادە و ئاسان دەرکی بکە و بیزانێ و باوەڕی پێبێت نا ئەوان هەر لەو کاتا کە ئەوەی وا حەقە و دروسە هاتە لایەن و پێیان گەیشت بێ ئەوەی کە تۆزێک دقەتی تیا بکەن بێ ئەوەی کە تۆزێ سزنجی بن ڕەبیان کرد و خستیانە پشتگوێ و کافر بوون پێی و قبولیان نەکرد یعنی شتەکە زۆر ڕۆشنە بەڵام ئەوان گەرەکیان نیە قبول گەرەکیان نیە ئیمانی پێبێن ئا لەبەر ئەوەی لەبەر ئەوەی کە باتڵە و لەوانەیە کە ئەبێت قبول نکرێ و بەدوای پێنێن جایتر دوای ئەوە کە ئەوەی وا حەق و دروسە خستویانەتە پشت پێ و وتویانە درۆیە دوای ئەوە ئێسایتر لیان تێکچۆر ئیتر ناتوانن دروست حکم بکەن لەبارەی شتێکەوە و دروست قەزاوت بکەن ئەوەیە کە لێیان تێک چووە وازانن ئەگەر ئەجزای بەدەنیان بوو بە خاک و خۆڵ و تێکەڵی خاک و خۆڵ بوو وازانن کە ئەگەر مردن ئیتر ناکرێت زیینو بکرێنەوە و لە بیریان چووە تۆکە زیندووکردنەوەی مردوو شتێکی زۆر سادە و ئاسان بۆ خۆیان تەعاوە جێی لەبەر ئەوەی کە بێت سرنجدان بێ دقت حەقیان خستوەتە پشت بۆ گوتویانە درۆیە بڕیاریان داوە کە قبولی نەکەن ئێستا لێیان تێک چووە تر بە چاوێکی بە چاوی حەقبینیەوە و بە جۆرێک کە ئینسانێکی دروست ئینسانێک کە تێک نەچوو بێ ئەڕوانێ بۆ شتان ئاوا ناڕوان و ئاوا سنج نادەن و سێری شتەکان ناکەن و سێری ئەو خەبەرانەی کە پێیان ئەگەیەنرێت ناکەن بۆیە قبولی ناکەن و پێیان کافرە ئەو ئاسمانەی کەوا بەراستە دیانەوە بۆی بینن ئەتوانن بۆی بڕوانن نیان ڕوانی بۆی کە چۆن بنامان کردووە چۆن دروستمان کردووە و زیینەت و ئارایشمان پێداوە جوانمان کردووە و ڕازانمان تۆوە هیچ ناڕێکی ناڕێکی و هیچ سات و سارا دروستمان کردووە بۆ ئەوەی کە جێی نامەردان و ئیسراحەت و ژیان بێ و بڕێ کەژ و کێوی جێگیر و سابتیشمان خستۆتە سەری کە محکەمی پێندەم لاو لەلاوە و لە هەر جفتێک لە گیا و دار و درەخت کە بکرێ بێ بە دڵی ئینسانە هەر شتێک کە بکرێ خەلق بکرێ لە گیا و دار و درەختی سەرخۆش و شادا لەوانەتە سەوزمان کردووە و ڕوانمان دەی کەسێک کە بتوانێت زەوی ئاوا لێ بکە کە جێی ئارام گرتن و ژیان بێ کەسێک کە بتوانێت ئا ئەو کەژوکیەوە گەورە گەورانە لە زەویە دروست بکە و بیان خاتە سەرزەوی تایەدایان بنێ کەسێک کە بتوانێ هەر جایەک هەر درەختێک کە ئەکرێ بڕوێت و سەوز بێ بیڕوێنێ و سەوزی بکە کەسێک کە ئاوانە بتوانێت ئینسان زیین بکات کەسێک کە توانێت یا ئەوانە بکات ناتوانێت ئینسان جارێکی تر زیین بکات چۆن ناتوانێت تبصرة وذكرى لكل عبد منيب ئەوانەمان کردووە بۆ ئەوەی کە بەرچاو ڕۆشنۆکەرەوە بن بۆ هەر بەندەیەک کە هەرجارە ئەگەڕێتەوە بۆ لای خاوانەکەی خۆی و ئاوا بن کە ئەگەر شتێک ئەو حەقیقەتەی لە بێش چووەوە ئەوەی کە خواتوانە ئینسان زیین بکاتەوە دیخەنەوە بێری وە کەسێک کە تا ئێستا نەیزانیوە بۆی ڕۆشن کەنەوەکە خواتوانە ئینسان جارێکی تر زیین بکاتەوە خەرکی بۆ کەسێکیش کە زانی وە بەڵام غەفلەت هاتووە بە سەدیا لە بیریشاتەوە بیخەنەوە بیر خواتوانە ئینسان جارێکی تر درەختانی خورمای بەرز بەرز کە شکۆفەکانیان وەختێ کە دەریان نشین لەسەر چینن ئەو هەموو شتەمان بەو ئاوە ڕوان بۆ ئەوەی کە ڕۆزیەت بن بۆ بەندەکان بۆ ئەوەی کە لە دەستڕسییانە بن ئیسفادیان لێ بکەن کەسێک کە توانی ئاو ببارێنێ باران ببارێنێ و ئەو هەموو شتەی پێ بڕوێنێ و ژیانیان پێبا لە گیاودار و درەخت هەروەش کەسێک کە توانی وڵاتێکی مردوو بە ئاوزین و کاتەوە هەوەش توانێ ئینسان زین و کاتەوە لە قەبەکەی دەبێت و هەروە کەسێک کە ئەو هەموو ئیمکانات و نیعممەتانەی خەلق کردوە ئەو گیاودار و درەختە بۆەوەی کە لە اختیاری ئینسانابن چۆن ئەکرێ لە دوایە نەیکێشێتە دادگای خۆی بەحزاری نەکا و سوال و پرسیاری لێ نەکا و محاکەمەی نەکا لەسەر ئەو نعمەت و ئیمکاناتە کە پێداوە و ئەو چینە ئەو گەلە کە لە لای ئەو جەنگڵا بوون لە لای ئەو بێشا بوون ئەسحاب العیکە و تایفەی تبا ئەو فەرمانڕەوایی کە ناوی تبا هەموو ئەوانە تەقدیبیان کرد هەموو ئەوانە وتیان زیموبوونەوەی دوای مەرگ و محاکەمە و حساب و کتاب درۆیە هەروەک ئا ئەوانەی ئێستا هەموو وتیان ئەو کەسانەی کە ئەڵێن زیینبوونەوەی دوای مەرگ هەیە و محاسبە و محاکەمە هەیە درۆیە ئەو پێغەمەرانی کە نردنمان بە درۆزن ناویان بردن وتیان درۆکەن جا ئەو هەڕەشەی کردبوومان ڕووی دا و سابت بوو بەسەریان بۆ باوەڕناکەن کە ئەتوانین جارێکی تر زیینەتان کەینەوە مەگەر داماین بەدەست دروستکردنی ئەوەڵینەوە مەگەر نەمانتوانی جاری ئەوەڵ دروستان کەین ئەوە نەبوو جاری ئەوەڵ بە تەواوی دروستمان کردن و خەڵقمان کردن بۆ توانمان جارێک خەلقتان کەین بۆچی ناتوانین جارێکی تر خەلقتان کەین زۆر ڕۆشنەکە وەختێ یەک جار خواتوانی وە خەلقانکە جارێکی تر جوانێت زۆر ڕۆشن خەڵکی دووبارە ئینسان زیندنەوەی دوارمەلی شتێکە زۆر سادە و زۆر ڕۆشن باوەڕی پێ نەکرێت ئەوە خۆی شتێک نییە کە ئینسان قبولی نەکاو ئیمانی پێنێنێ یەک شت بووەتە سەرەبی ئەوە بووەتە هۆی ئەوە کە ئەوان باوەڕ نەکەن بەل هم في لبس من خلق جديد ئەوان ئالەوە کەوتونەتە شکار ئەوە ناتوانن قبولکەن باوەڕی پێ بکەن کە جارێکی تر هەم لە نوێوە دروست بکرێنەوە و خەک بکرێن و زینا بکرێنەوە و ئەزانن ئەو خەلقەیش هەروەک ئەمە ئەزانن خواتوانێ ئینسان خەلقکە بەڵام سەریان لەمە سوور ئەمێنێک کە دوای ئەمە کە ئەمرن هەم لە نوێ خەڵک بکرێنەوە لەبەر ئەوەی کە نەیان دیوە بەڵایانەوە شتێکە کە نابێت بێت نە لەبەر ئەوەی کە خوا ناتوانێت لەبەر ئەوەی کە شتێت جدیدە شتێت تازەیە و ئەمان عادەتیان گرتووە خۆیان گرتووە بۆ شتانەوە کە هەن جا ئەوەیش حاڵەتی ئینسانێکە کە تەنها لەو چاوی لە دەوروبەری خۆی بێ و هەر خەریکی ئا ئەو شتانە بێت کە وان بە دەوروبەریان خوان پێوە ئەگرێ عادەتیان پێوە ئەگرێ و ئازانەی غێری ئەوانە شتی تر نییە بۆیە هەر شتێک کە تازەیە ئەوەجار بە ئینکار و بە ناباوەڕیەوە لەگەڵی بەرخودەکە لەگەڵی ڕوبەروە بێت شتێک کە حقیقەتە و هەیە بەڵام قبوڵی ناوە کەسێک کە نەیدیوە شتێکی قرس و گەورە جسمێکی گەورە بە ئاسمانە بڕوە ئەوەی نەدیوە خەبەری پێ درێت کە شتێ ئاوا دروست کراوە کە بە ئاسمانە ئەڕوە ئەوەڵجار بێ ئەوەی کە بیری لێ بکاتەوە و دقت بکە ئینکاریەکە شتیوا نابێت لەبەر ئەوە کە شتێکی تازەیە و ئەو خوی پێوە نەگرت بەڵام دوایەوە کردی تیارا ڕوا بە ئاسمان قبولیەکە و هەروە هەشتی تر کابوو تا ئێرە ڕۆشن بووەوە کە خوێنتەعاال زۆر سادە و ڕەحەت ئەتوانێ ئینسان جارێکی درزی بکاتەوە دوای مردی و بکێشی تدادرا و سوالی لێکا و پرسیاری لێکا و بە پێ ئەوەی کە بوویەتی لە دنیا محاکەمەی بکا و بیگەێنێ بە جەزای جا دوای ئەمە کە ئەمە ڕۆشن بووەوە ئێستا بزانین وەزعی ئینسان ئائێستا چۆنە لەم ژیانە زانین چۆن تاقی ئەکرێتەوە و چۆن ئازمایشی ئەکرێت و مەقصود ئەوەیە کە بەیان بکە هیچ شتێک لە حاڵات و ئەحواڵی ئینسان نییە کە لەخوا خۆشی دەبێ و پێ نەزانێت لە هەر نزیکێک نزیکترە بە ئینسان دەی ئاوا ئینسان مەسئولە و لە بەرابری خواوە قراری هەرچێک کە لە ئەو سادر ئەبێ هەرچێک کە ئەو ئەنجامی ئەدا وەری ئەگەر من سەبتی ئەەکەن ئەینووسن یانێ زیاە لەوەی کە خۆی متعاال خۆی بە هەمووشت ئەزانێ بۆ ئەوەی کە پەروەندە تەکمیل بێ بۆ ئەوەی کە ئینسان دوایی قسەی نەبێ کە بیکە بۆ هەر نەفرێک دوو مەموریشی داناوە لە لای ڕاست و چەپەوە هەمیشە هاونشینن بۆی کە هەر شتێک کە لێ ڕوئەدا سەبتی بکەن دوایی بە پێ ئەوەی وا سەبت کراوە بە پێی پەروەندەیەک کە ئامادەکراوە محاکەمەی بکرێت کە تر جێ قسە نەبێت جا ئیتر هەر ئا ئەمە بەسە بۆ ئەوەی کە ئینسان لا خەوی ڕەحمەت دەربێ و دا بچۆتێ و خۆشی بەخۆیەوە بکەن قسەیەکیش لە دەمی دەرەچێ نگەهبان ئامادەیە و چاودێر چاودێری ئەکا بۆ ئەوەی کە ئەگەر لەوانەیە وا بنووسی بینووسێ بە خێرە یان شەڕ و دوای ئەوە ئەوە سەختی مەرگ هات بە سەروەختەوە ئەو سەختیە و ئەو ڕەنجەی کە لە هۆشی ئەبا و لەسەر خۆی نایەڵێتەوە ئەوە هات و هات کە ئەو حەقە دێنە لەگەڵ خۆی ئەو شتەوە لە پێشا بەیان کرا ئەوەی کە ئەم مردنە بۆ ئەوەیە کە بڕوا بۆ قیامەتێک کە لەوێ محاسب و محاکەمەی بکرێت شتێک نییە کە حەڕەمە بێت ذلك ما كنت منه تحيد تێژێ ئەمە ئەو شتێوە خۆت لێلا ئەدا ئەمە ئەو شتێوە پێت خۆش نەبوو کە بێتە پێشەوە و بێتە سەرڕێت و و ئەوە کوو کرا بە شەیپورا جاری دووهەم جاری ئەوەی تر لێرە بەیان نەکراوە ئەوە جاری دووهەم کوو کرا بە شەیپورا بۆ ئەوەی کە هەموو زیینوت نەوە دوای ئەوە کە ئەمرێ لەو بینایتر چی ئەوێ ئەوەی بەیان نەکردووە بەیانی ئەوە ئەکا کە جاری دووهەم شەیپور لێ ئەدرێ بۆ ئەوەی کە هەموو زیینو بنەوە لە قەبرەکان دەربێن کە ئەو ڕۆژە ڕۆژی هەڕەشەکەی ڕۆژی ئەو هەڕەشەیەوا کردمان کە هەرکەس ئەبێت گابە جێزاوسرا دەستی ئەبەسێ بە دەستی خۆیەوە و ئەیبا لەگەڵ خۆی لەش ئاوایە دوو نەفەر لە مەلایەکە یەکێکیان ئەچێ بۆ شایەتیدان یەکێکیشان ئەیداتە بەر و مەموریەکە بیگەێنێتە دادگا وەختێک کە ئەگاتە ئەوێ پێوێژدێ ها ڕاستی بیرت نەبوو بەلای ئامەوە لە بیری ئەوە نەبووی کە ئاوها ڕۆژێگێتە پێشەوە وەختێک کە ئینسان لە ڕێگەی بەندگی خوا لایدا خوای متعال بڕیاری داوە کە یەکێک لە شەیاطین یەکێ لە سپای ئیبلیس شەیتانی گەورە کا بە ڕەفیقی کە هەمیشە لەگەڵی بێ بۆ ئەوەی کە زیاتر گومڕاهی بکە هەرواکە ئەگەر کەسێک کەوتە سەر ڕێگەی بەندگی و ئیمان مەلائکەی داناوە بۆەوە کە پشتگیری بکەن و تەئیدی بکەن و تەقویەتی بکەن هەروایش کەسێک کە لە ڕێی بەندگی لایدا بڕیاری داوە کە یەک نەفر لە شیاتی بکاتە ڕفیقێک کە زیاتر پاڵی پێوەنێ بۆ گوناهکاری کاگەنە ئەوێ ڕفیقەکەی هاوملەکەی ئەو شەیتانە کە بێ حەیا و بێ شەرمە دەسەکا بە قسەکردن وقال قرينه هذا ما لدي عتيد رفيقك يا ري أو أعمى شتێکە کە من ئامادەم کردەوە لە لای منە ئەنێ ئەڵێ ئەوە من ئەم فەردمە ئامادە کردو ئەم شخصمە ئامادە کرێ بەەوە میخیتە جهنم لە دیری نیە کە خۆشی ئەبێ بچێتە جهنم فەرمێ ڕوو ئەکاتە دوو مەلەکەکە دوو فرشتەکە کە ئابەی خەنە ناو جەهنمەوە هەر کەسێک وا زۆر حەقیە خستە پشتگوێ و نەیڕوانی بۆ ئەو هەموو دەلیل و نیشانانەی کە لە ئاسمان و زەوی و لە بینی ئەوانە هەن ئەو هەموو دەلیل نیشانەی وا بوون کە بەیانی ئەوەیان ئەکرد کە ئینسان زیینوە بێتەوە دوای مردن و محاسبە و محاکمەیە کرێ و پرسیاری لەکرێ ئەوانەی وا هەموو ئەو نیشانە و دلیلانیان ئەخستە پشتێ و حەقیان قبول ناکرد گەرەکیان نەبوو کە حەق لە ژیانیانە دەرکەوێ ئەوانەی وا هەر ئەوەیان قبول بوو کە لە لای خۆیان بوو عادەتیان گرتبوو بە شتێکەوە هەر ئەوەیان قبول قبول بوو ئیتر حازنە بوون شتی کرد کە پێیان ئەگەیان بێ قبولی بکەن ئەوانەی وا خەیر و بەرەکەتی زۆریان لەلا بوو ڕسق و ڕۆزی و نیعممەت و ئینکاناتی زۆریان لەدەسا بوو ئەمما نیان هێشتگا بە ئەوانی کە نەبێت پێیان نیان هێشتگاتە دەستی مستحقەکانی لای خۆیان گیریان ئەدا ئەگەرچی زیاتر بوو لەوەش کە خۆیان ئیسفادەی لێ بکەن بەڵام من عیانە کرد لەوانەکە نیازیان پێە و نیان هێشکە دابا تاحەبی خۆی ئەوانەی وا لە حدودی بەندگی و مەسئولیت تێپەڕی بوون ئەوانەی وا تجاوزیان کرد و لە حەدی بەندگی دەرچوون و حاضر نەبوون کە احساسی مەسئولیت بکەن وەلا ئەوانەی وا دڵیان دانەمەرزا بوو لە دوو دڵیا بوون و ئەگەر جارجارێک بۆ چەند لەحزەیەک باوەڕیانە کرد کە قیامەتێک هەیە و زین و بوونەوە محاسب و محاکمەیەک هەیە ئەو حاڵەتەیان زوو لە دەست ئەدا و تووشی دوودڵی ئەبوون کە ئەوەش ناحق بوو چون دلیل و نیشانەی زۆریان بوو ئەوانەی وا لەگەڵ ئەوەی کە خۆیان بوو لەگەڵ ئەوە فەرمان ڕەوای تریان بۆ خۆیان قەرارەدا فریاد ڕسی تریان بۆ خۆیان قەراردا ئەو جەریمە گەورە ئەو گوناه گەورە کە ئینسان خوای ببێ ئەلله ببێ لەگەڵ ئەوە کە ئەلله هەیە فەرمان ڕەوای تریش قبولکە لەگەڵ ئەوە کە ئەلله هەیە فریاد ڕسی تر و کۆمەکەری تریش قبولکە لەبەر ئەوەی کە ئیمانیان بە قیامەت نەبوو لە قیامەت ناترسان و احساسی مەسئولیەتیان نەبوو شەریکیان بۆ خوا قەراردا و فەرمانی فەرمان ڕەواکانی تریشان قبول کردو و فریاد ڕسەکانی تریان کردە پشتی پەنای خۆیان فریاد ڕسە درۆیەکان و فەرمان ڕەوا ناڕەواکان ڕفیقەکەی ئەڵێ خاوەنەکەم خوایە ئەمن نەبووم کە وای لێ بکەم کە لە ڕێگەی بەندگی دەرچێ و تەجاوز بکە من نەبوومە هۆی ئەوە کە ئەو واکە خەتای خۆی بوو من چی بکەم خۆی بوو کە گمڕاه بوو بوو دوور کەوت بووە لە ڕێگەی هدایەت و بەندگی ئەگەر ئەو خۆی دوور نەکەوتایەوە من چی بەتوانی بکەم ئەمتوانی لای من کەشمەکەش مەکەن وتو وێژ مەکەن لای من شەڕ مەکەن لەسەر ئەمان ئەم بڵێ خەتای تۆ بوو ئەو بڵێ خەتای تۆ بوو جێ ئەوانە نیە سە وەختی ئەوە نەماوە لە حاڵێکا من لەوە پێش هەڕەشەم کرد و وتم کە خەتەرێک لە ڕێایە و ئەگەر لە دنیا کاری خۆتان دروست نەکەن دوایە گرفتاری عذاب ئەبن جێ پارانەوە نێ و من ئاوا نیم کە زۆر و زۆر کەم لە بەندەکان ئەگەر کەسێ ئەکەوێتە ناو جهنم خۆی زەڵمی لە خۆی کرد بەڵێ ئەگەر بەناحەق بڕیار ئا لەوانە ئاوا وایە کە من بێ ئەوەی کەسێ ناکە بە جەهنم ئەو وەختە چەند نەفرێکم بخستایە جەهنم بەڕاستی لە وەختای تر زڵم و زۆر ئیتر ئەو وەختە ئەو وەسفە بۆ من پیا بوو کە زەلام بم زۆر ستەمکار بەڵام من ئاوانی ئەگەر ستەمی زۆر ئەکرێت لەم بەندانە لەوانەی کە گوناکارن ئەچنە ناو جەهنم ئەو خۆیانن من و ئەوش ئەڵێ ئەرێ ماوە هەمتر ئەگەر هەمتر ماوە بابێ ئەویش تووڕە بووە و قەراری لەسەر ئەوەیە کە تا جێدانەیەکی تریشی تابێتەوە هەر داوا بکە ئەوەی تێەکە ئەوە ئەوانەی کە ئیمانیان بەرۆی قیامەت نیە و لە ڕێی بەنەوی خۆیان داوە ئەمما لەولاوە ئەوانەی کە باوەڕیان بە ڕۆژی قیامەت هەیە و ئەزانن خوان تاال ئەتوانێت ئینسان زیین و کاتەوە و حتمما زیینیشی ئەکاتەوە و ئەکێشێتە دادگا و محاکەمەی ئەکا و بە پێی کردەوەی دنیای پاداش و سزای ئەداتەوە یان ئەوێژرێ بکەن ئەمە ئەوەیەوە وادەتان پێ ئەدرێ بڕیاە تاوێکی تر بڕۆنە ناوی بۆچێ بۆ هەر کەسێک کە هەمیشە کاری ئەوە بێت کە بگەڕێتەوە بۆ لای خاوەنەکەن ئەگەر غەفلەتێ ئەگەر گوناهەیە ئەگەر ئشتیبا و خەتایەکی لێ ڕوئەدا زوو بگەڕێتەوە بۆ لای خاوەنەکەی و نەمێنێتەوە لەسەر ئەو غەفڵەتی گوناه و ئشتیبا حەقیە و کەسێوا هەمیشە خۆی نگاداریەکە خۆی ئەپارێزێ لەوەی کە لە ڕێگای کرا بڕوا و گمڕان بێت و هاوڕێی شەیتان و شەیتانەکان بێت من خەشی ڕەحمانە بڵغی کەسێوا پێش لەوەی کە عذاب ببینێ پێش لەوەی کە عذابی خۆی ڕەحمان ببینێ لێی ترسا و ئەحساسی مەسئولیەتی کرد پێیان ئەوێژرێ کادێ بڕۆنە ناوی بڕۆنە ناو بەهشت و بە سەلامەتەوە بڕۆن دڵتان تەختێ کە ڕزگارن لە هەر شتێک کە ناخۆش بێ لە هەر بەڵا و ئافت و مسلمێ ذلكە یوم الخلود ئەوە ڕۆژی جاودانەگیە و ڕۆژی هەمیشەمانەوەیە ڕۆژێکە کە چوونە ناو بەهشت تر نایەنەوە زیاوەیەکیشیان بۆ هەیە شتێک ئزافە لەسەر ئەوەی کە خۆیان داوایەکەن یعنی بازێک لە جەزایان ئەوە نە مهمە و ئەوە نە گەورەیە کە خۆیان ڕێیان لێ ناکەوێت نازانن کە ئەوەیشیان هەیە ئەوەیە کە وەختێک کە داوای بڕێشت ئەەکەن دوایەوە خۆشمان ئەوەشیان پێدەین ئەو زیاوە و ئەو جەزا ئزافیان پێدەین کە ئەوەنە مهمە ڕێیان لێ نەکەوتووە و بیریان نەبووە کە داوای ئەوە بکە وەک لێخۆشبوون و ڕێبوانی خۆی ڕزایەتی خۆی کە لە هەموو عمەکەکانی بەهشت گەورەتر ئاوا ڕۆشن بووەوە کە ئینسان زین و ئەبێتەوە دوای مردن و ئاوا ڕۆشن بووەوە کە ئینسان لە ژیانی دنیایەوە لە حاڵی تاقیکردنەوە و ئازمایشی ئەکرێ و ئاوا لە دنیا ئەچێ و تووشی ئاوەها محاکەمەیەک ئەبێ و سەرنجامی یا جەهنم ئەبێ یا و تەنها ئەمە نییە بۆ ئینسانێک کە ڕێی بەندگی لە ڕێی بەندگی لادا و یا ئینسانێک کە ڕێی بەندگی بدرێت تەنها پاداش و جەزای قیامەت نییە لە دنیای ژاهر چەند خەڵک کە هەر چینێکیان لە زەمانێکە بە یەکەوە ئەژیان لە بینمان بردن کە ئەوان لە دەسەڵاتیانە و لە دەسەڵاتی حملەکردن و حملە بردن بۆ ئەم و ئەوە قەویتر بوون بە دەسەڵاتتر بوون ئالەمانە ئێستا ئەمان وانەزانن کە ئەوانە بێ دەسەڵات بوون بۆیە بە بەڵاو مسیبەت لە بینمان بردن یاداوەریەک هەیە بیرخستنەوەیەک هەیە بۆ کەسێک کە دڵێکی بێ یا کەسێک کە گوێدا بێ ئادم باسە لە حاڵێکا کە حاضر بێ و حواسی جەم بوو بێ و هۆشی بەلای قسەکانەوە ئەو بەشێک کە دلیل و نیشانە بوو ئەوە کاری بەدڵەوە هەیە تا ئەوێ کە فەرمووی بەل هم فی لبس من خلق جدید چەند نیشانە و چەند دلیل بەیان کرا بۆ ئەوەی کە خۆیان تەعاال ئەتوانێت ئینسان زین و کاتەوە دوای مەرگ و زینیشی ئەکاتەوە ئا ئەوە شتێکە کە قەلبی ئینسان وەری ئەگرێ و دڵی ئینسان قبولی ئەکا و ئیمانی پێێنێ لێ لایش لەوێەوە کە بەیانی ئەوەی کرد کە ئینسانی خەلق کرد و جائتر ئەزانێ چی بە دنیا ئەگوزەرێ و چی بە دنیا ئەگوزەرێ و لە ئەوەی کە ئینسان چاودێری ئەکرێ لەلایەن خی متعاالەوە لەلایەن دوو مەمور لە مەلایکەوە و غێری ئەوانە تا ئێستا ئەوەی کرد بەسەریا لە قیامەتە ئەوانش بە گوێ وەرەگیرن کەسێک کە گوێ با بە و قسانە و هۆشی بەلایانەوە بێت حاضر بێ و هۆشی لە لای تر نەبێ و حواسی لە لای تر نەبێت ئا ئەوانە بەسن بۆ ئەوەی کە بیخەنەوە بیری کە مەسئولە و قیامەتێک هەیە و دەبێت خۆی حاضر کا و خۆی ئامادە بکا بۆ ئەو ڕۆژ و ئاوەها ڕۆشن بووەوە کە زیندوبوونەوەی دوای مردن حەقە و دروسە و ئاوایش ئینکارەکەن فەرمێ ئێمە ئاسمانکان و زەوی و هەرچێک کەوا لە بینیانە لە شش ڕۆزگارە دروستمان کردن لە شش زەمانە کە زمانەکان زۆر تولانی بوون جا هەر کامیان پانتەال ناوی ئەنێ ڕۆژێ ڕۆژی خوا وەک ڕۆژی ئێمە نیە لە شش مەرحەلەی تولانی و دوور و درێژە ئەم ئاسمان و زەویە دروست کردوون ئەفەرمێ ئەوانەمان دروست کردن لە شش ڕۆزگارە و هیچ مانوبوونێک تووشمان نەهات یەک تۆزیش مانو نەبووین دەی کەسێ ئاوها قدرەتێکی بێ کە ئاسمانگان و زەوی دروستکە و هەرچێکی ژوا لە بینیانە لە شش ڕۆزە ڕۆژا و لە شش ڕۆزدارا و تووشی کەمترین مانوبوونیش نەبێت دیارەکە زۆر سادە ئەتوانێ ئینسان زیبکاتەوە جارێکی تر کەوابوو بیراد و ئەترازەکانیان بێجێ دەی فاصبر على ما يقولون کەوابوو سەبر بکە تحمل بکە ئەو قسانەی کە ئەیکەن دوای ئەو هەموو ڕۆشنەوەکردنەوە هەر باوەڕ ناکەن و ئەڵێن قیامەت نییە و مەسئولیت نییە سەبر بکە و تحملی بکە و ناڕەحەت مەبە و خۆت خەریک مەکەبە بیرکردنەوە لەوە لە بیری باش لە قسەی باش لە کردەوەی باش ئا لەوانە ئەنجام بە لەوانە بکە کە وەختێ لە خراپەکان دەرەچی ئەمە بە زبانی حاڵ بەیانە کردووە کە خاوەنەکەت پاک و بێعیبە بۆیە تۆ لە بەرابەری ئەوەوە ئاوەها حاڵەتێک نییە کە قسەی خراپ یا بیری خراپ یا کردەوەی خراپ بێت تۆیە کە مەخلوقی ئەوی ئەتوانی باش بی ئاوا دروستی کردوی کە باش بی بۆیە تۆ بەرەوە باشاڕۆی وەختێک کردەوەی باش یا قسەی باش یا فکرێکی باش ئەنجامەدەی ئەوە قەدردانی لە خاوەنەکەی خۆتەکەی کە خاوەنەکەت باشە کە تۆی مووەفق کردووە بۆ ئەوەی کە ئاوازی تەسبیح و حەمدی خاوەنەکەت بکە پێش لەوە کە خۆر هەڵبێ پێش لەوە کە ڕۆژ هەڵبێ لە نوێژی بەیان و پێش لە ڕۆژاوا بوون لە نوێژی نیوەڕۆ ئەسرا ومن الليل فسبحه و بڕێک لە شەویش چەند کاتێک لە شەویش هەر تەسبیحی بکەن هەر لەو شتە نابارانە دوور کەوە ڕوو لە نوێژی مەغریبا لە نوێژی عشا و لە غێری ئەو وەختەشا بۆ کەسانێک کە بیانەوێت لە نوێژێکا کە ئەڵن نوێژی شەو شەو نوێژ نوێژی وەتر تەهجد ناوی زۆری هەن بەڵام یەک شتە کە لە یەک ڕکعات تا یانزە ڕکعات ئەوێ و ئەکرێ پێش خەوتن بکرێ ئەکرێ لە نیوەشەوا بێ ئەکرێ لە ئاخری شەوە بێت لە وەختی لە ئەدباری سجودا لە شوێن نوێژەکان کە وەختی کەس و کارە وەختێکە خۆر هەڵێ لەوەیش هەر تەسبیح بکە بە قسەیەک بە فکرێک بە کردەوەیەک کە بیری ئەوەی کە بێت تۆ لەوەی وا نابارە و نادروستە هەڵبێ فرار بکەی وە چی بۆ ئەوەی کە چاکە وەزعی خۆت بگۆڕی ئەگەر وای لە وەزعێکا کە مەتوب نییە و مثلەن تعبیری لێ بکەیتەوە سبحان الله يا شدة الآلوة واستمع يوم ينادي المنادي من مكان قريب يوم يسمعون الصيحة بالحق